کۆنگرە و ئەندامانی، لاپەڕە پانزە. خوێنەر، لەم قۆناغەدا خواستی سەربەخۆیی باڵی بەسەر هنددا کێشاوە. ئەم خواستەش خواستێکی بە کۆمەڵە لەبەر ئەوەی هاوڵاتیان بە پەرۆشەوە هیواخوازی ئەوەن. لە باشووری ئەفریقاش خواستێکی هاوشێوە هەیە کە ئێمە هەستی پێ دەکەین. هندییەکان بۆ دەستخستنی مافەکانیان ئارامییان لەبەر بڕاوە. تۆ دەتوانی بۆچوونی خۆتم لەم دۆخەدا بۆ ڕۆشن بکەیتەوە؟ گاندی، تۆ پرسیارەکەت بە چاکی خستە ڕوو، بەڵام وەڵامدانەوەی ئاسان نییە، چونکە ئامانجەکانی ڕۆژنامەکە فرەن. یەکەم، ئامانجی ئاشنابوونە بە دەروونگەل و گوزارشتلێکردنی. دووەم، ئامانجی زیندووکردنەوەی ئەو هەستانەیە کە لەلای ئەو گەلە خوازراون. سێیەم، ئامانجی ئاشکراکردنی بوێرانەی چەوتیە میللیەکانە. وەڵامی پرسیارەکەت ئەو سێ پرسە پێکەوە لە خۆ دەگرێت، تا ئەندازەیەک لە ئەندازەکانیش پێویستە ڕێگا بە ویستی گەل بدرێ کە گوزارشت لە خۆی بکات. هەستگەلێک هەن ڕەنگە پێویستیان بە هاندان هەبێ و، هەڵەگەلێک هەن لەوانەیە پێویستیان بە دەرخستن هەبێت. بەڵام تۆ پرسیارێکت لێ کردم و ئەرکی سەرشانی منیش ئەوەیە وەڵام بدەمەوە. خوێنەر، ئایا تۆ پێت وایە ئەو خواستەی لەمەڕ سەربەخۆیی بە سروش بۆمان هاتووە؟ گاندی، لەو خواستەوە کۆنگرەی نیشتیمانی لە دایک بوو. ڕێکەوت نییە ئاوەڵناوی نیشتیمانیمان بۆ کۆنگرە هەڵبژاردووە. خوێنەر، نا، بابەتەکە بەو جۆرە نییە، چونکە وەک دەردەکەوێ هندی نوێ کۆنگرە فەرامۆش دەکات چونکە بە ئامڕازێکی دەزانێت بۆ بەردەوام بوونی یاسای بەڕیتانی. گاندی، ئەو بۆچوونێکی بێ بەهانەیە، لەبەر ئەوەی ئەگەر تیلاکی بەساڵاچوو کەشی گونجاوی نەڕەخساندایە، لاوانی ئەمڕۆکەمان نەیاندەتوانی دەربارەی سەربەخۆی بدوێن. چۆن دەتوانین ئەو نووسینانە لەبیر بکەین کە میستەر هۆم بۆ هاندانمان بۆ کارکردن نووسی؟ چۆن دەتوانین ئەو کۆششانەی لە یاد بکەین کە لەو پێناوەدا کردنی تا بۆ گەیشتن بە ئامانجەکانی کۆنگرە بمانبزوێنێت؟ سێر ویلیام ویدربرن سامان و تەندروستی و بیری خۆی لە پێناوی دۆزەکەمان کردە قوربانی. هێشتا نووسینەکانی تا ڕۆژگاری ئەمڕۆکەمان نرخی خۆیان هەر ماوە. بۆ تەیارکردنی هندیش بۆ کارکردن، مامۆستا، گوکهال، هەژاری هەڵبژارد و بیست ساڵ لە تەمەنی خۆی کردە قوربانی و تا ئەمڕۆکەش لە هەژاریدا دەژی. بەدرەدین تیبجی دادوەریش یەکێکە لەوانەی کە لە ڕێگای کۆنگرەوە کاریان بۆ ڕەخساندنی کەشێکی لەبار بۆ کرانەوەی بیرۆکەی سەربەخۆیی کرد. هەروەها لە بەنگال و مدڕاس و پنجاب و زۆر لە ناوچەکانی دیکە مرۆڤگەلێک هەڵکەوتن کە هەندیان خۆش دەوێت. هەروەها نابێ ئەوەشمان لە یاد بچێت کە کۆنگرە چەند ئەندامێکی بە ڕەگەز ئینگلیزیشی لە خۆ گرتووە. خوێنەر، تۆ لە پرسیارەکەم زۆر دوور دەکەویتەوە. من دەربارەی بۆچوونت سەبارەت بە سەربەخۆیی هند پرسیارم لێ کردی، تۆش باسی بیانییەکانم بۆ دەکەی. من ئارەزوو ناکەم دەربارەی ئینگلیز گوێم لە هیچ بێت، تۆش باسی ئەوانم بۆ دەکەیت؟ لەبەر ئەم هۆیەش من بڕوام وایە کە لێکدی گەیشتنمان دژوارە. لەبەر ئەوەی من ئارەزوو دەکەم بابەتەکە لەسەر سەربەخۆیی هند قەتیس بکەم و هیچ بابەتێکی ترم بەلاوە جێی بایەخ نییە. گاندی، تۆ زۆرت پەلەیە. ئەمەش شتێکە من بۆ خۆم بوارم پێی نەداوە. ئەگەر دەتوانی کەمێک ددان بە خۆتدا بگرە، لە دواییدا ئەو وەڵامەت دەستگیر دەبێت کە گەرەکتە. ئەو پەندەشت لە یاد بێت کە دەڵێت، درەخت بە ڕۆژێک سەوز نابێت. ئەو کارەشت کە قسەت پێ بڕیم، بۆ ئەوەی داوام لێ بکەیت دەربارەی ئەو کەسانە نەدوێم کە خێر و چاکەیان دەوێت بۆ هند، لایەنی کەم سەبارەت بە تۆ، مانای ئەوە دەگەیەنێت کە سەربەخۆیی هند هێشتا دوورە دەستە. گەر لە نمونەی کەسانی وەک تۆش زۆر هەبن ئەوا هەرگیز پێشەوە ناچین. زۆر باش گوێ بۆ ئەوە شل بکە کە لێرەدا پێتی دەڵێم. خوێنەر، پێم وابێ تۆ بە دەوری پرسیارەکەدا دەخولێیتەوە وەک ئەوەی بتەوێ خۆتی لێ لابدەیت. ئەوانەش کە تۆ وا باسیان دەکەیت کە خێر و چاکەیان دەوێ بۆ هەند، من بە پێچەوانەوە دەیانبینم. کەواتە کەڵکی گوێگرتن لێت چییە گەر تۆ دەرباری ئەو کەسانە قسە بکەیت؟ ئەوەش کە تۆ بە باوکی گەل ناوزەندی دەکریت چی کردووە تا شایەنی ئەو نازناوە بێت؟ ئەو دەڵێت، حکومەتی بەڕیتانیا دادپەروەرە لەگەڵماندا، هەر بۆیە ئەرکی سەرشانمانە هاوکاریی کردنی. گاندی، پێش هەر شتێک مۆڵەتم بدە تا بەو پەڕی ڕێزەوە پێت بڵێم مای شەرمە گوێمان لێت دەبێت وا بە سووکی باسی پیاوە گەورەکەمان دەکەیت و لە ڕێزی کەم دەکەیتەوە. هەر بە سادەییەک لەو کارانە بڕوانە کە ئەو کردوونی. ژیانی خۆی لە پێناوی هند-دا کردە قوربانی. ئەو شتەی کە ئەمڕۆکە ئێمە دەیزانین، ئەو فێری ئێمەی کرد. ئەوە داداباهی، باوکی گەل بوو، ئەوەی بۆ ڕۆشن کردینەوە، کە چۆن ئینگلیزەکان بۆ مەبەستی سوودی خۆیان دەمانچەوسێننەوە. زیانی چی هەیە ئەگەر تا ئەمڕۆکەش متمانەی بە گەلی ئینگلیز هەبێت؟ ئایا دەبێت لە ڕێز و حورمەتمان بۆ باوکی گەل کەم بکەینەوە؟ لەبەر ئەوەی لاوان بەرەو تێپەڕاندنی پاڵمان پێوە دەنێن، ئایا ئەمە مانای ئەوە دەگەیەنێت کە ئێمە لە ئەو دووربینترین؟ بە پێچەوانەوە. ئەوە دانایی پێ دەڵێن ئەو زنجیرەیە بپارێزین کە دەرفەتی پێشکەوتنی بۆ ڕەخساندین. ئەو زنجیرەیە ئەگەر ئەڵقەیەکی بترازێنین دەپچڕێت و شی دەبێتەوە. کاتێک کە لە قۆناغی منداڵیشدا دێینە دەر بۆ چوونە نێو قۆناخی گەنجێتی، نابێت بە هیچ جۆرێک لە جۆران بێس لە قۆناغی منداڵی بکەینەوە، بەڵکو بە پێچەوانەوە پێویستە بە سۆزەوە باسی بکەین، گەر من لە لایەن یەکێک لە مامۆستاکانەوە بابەتێک لە بابەتەکانم زۆر پێ گوترابێ و پاشان ئەوەم کردبێتە بنەمایەک کە ئەو فێری کردووم و دەستم کردبێت بە کۆکردنەوەی زانیاریی زیاتر دەربارەی بابەتەکە، ئەمە مانای ئەوە ناگەیەنێت کە من لەو لێهاتووترم، بەڵکوو ئەوەم بەسەردا دەسەپێنێ کە لە ڕێزلێنانی بەردەوام بم. کتومت هەر ئەمەشە دۆخی بەساڵاچووە گەورەکانمان و دەبێت دان بەوەدا بنێین کە ئەو زیندوو کەرەوەی گیانی نەتەوایەتیە لەنێو ئێمەدا. خوێنەر، هێندە لێهاتووانە قسەت کرد تا ئەو ئەندازەیە کە توانیت تێمبگەیەنیت لەبەرچی پێویستە لەسەرمان ڕێز لە باوکی گەل بنێین و بەبێ ئەو و بێ کەسانی لە نموونەی ئەو ئەو گیانە لە نێوانماندا تەشەنەی نەدەسەند کە ئەمڕۆکە دەمانبزوێنێت و ڕابەرایەتیمان دەکات. بەڵام ئایا لە تواناماندا هەیە مامۆستا گوگهال لەو پلەوپایەدا دابنێین؟ گوگهال هاوڕێیەکی نزیکی ئینگلیز بوو. داوای لێدەکردین زۆر شت لەوانەوە وەربگرین و فێرببین. لەنێو یەکێک لە وتەکانیدا دەڵێت، بەر لە قسەکردن سەبارەت بە سەربەخۆیی، پێویستە لەسەرمان هەوڵ بدەین ئەو سەنگینییە سیاسیەی ئینگلیزمان هەبێت. تکایە ئەو گوتانەی گوگهالم بەسە کە خوێندوومەتەوە. گاندی. بەستە لەبەر ئەوەی کە تۆ ددان بە خۆت داناگریت ئێمەش دەربارەی ئەو کەسانە کە لە دەست کاوە خۆیی کەسانی نزیکمان بێزاری دەردەبڕن و داوایان لێ دەکەین کە لە خێراییشدا شان بە شانیان ڕێ بکەن، دەڵێین لە بەرامبەر ئەو کەسە نزیکانەیاندا لە ڕێزی پێویستیان کەمە. مامۆستا گووکهال، وەکی باوکێک وایە بۆ ئێمە. تۆ چۆن دەتەوێ ئێمە لە وزە و توانای خۆی زیاتری پێ بسپێرین؟ بۆ ئەوەی لەگەڵ ئێمە خێرا بکات. وڵاتێک کە بۆ دەستخستنی ئازادی و سەربەخۆیی تێدەکۆشێت، ناشێ و ناوێ بە کەم و سووک سەیری باوباپیرانی بکات. ئێمە شایەنی هیچ نابین ئەگەر ڕێز لەو کەسانە نەنێین کە لە خۆمان بە تەمەنترن. ئەوە ئەقڵە کامڵ و پەسەندەکانن کە دەزانن چۆن جڵەوی خۆیان دەکەن. هەرچی ئەقڵە گەنج و بە هەڵپەکانیشە ئەوە نازانن. لە لایەکی ترەوە ژمارەی ئەو کەسانە چەندە کە خۆیان بۆ فێرکردن و ڕۆشنبیرکردنی هندییەکان تەرخان کردووە. من باوەڕم وایە پاڵپێوەنەرەکانی مامۆستا گوکال پاڵپێوەنەرگەلێکی بێگەرد بوون. هاندەری هەموویان خواستی ڕاستگۆیانەی خزمەتکردنی هند بوون. ئەو بە ئەندازەیەک دڵسۆزە بۆ وڵاتەکەی کە ئامادەیە لە پێناوی هنددا ژیانی خۆی بکاتە قوربانی گەر ئەوە پێویست بکات. مامۆستا لە نێو گوتەکانیدا مەرایی بۆ کەس نەکردووە، لە هەموو ئەو گوتە و لێدوانانەشدا کە گوتوونی و داونی، باوەڕی تەواوی بەوە هەبووە کە ئەوە ڕاستییە دەیانڵێت لەبەر ئەوە دەبێت ڕژدی نەکەین و مافی خۆی بدەینێ. خوێنەر، قسەکانت بۆنی ئەوەیان لێدێت کە پێویستە لەسەرمان لە هەموو هەنگاوەکانیدا شوێن پێی مامۆستا گووکهال هەڵبگرین؟ گاندی، مەبەستم لەوە نەبوو، ئەگەر ویژدانیشمان پێچەوانەی ئەو سرووشەمان پێ بدات کە مامۆستا دەیخوازێ، ئەوا خودی مامۆستا خۆی ئامۆژگاری ئەوەمان دەکا کە بە پیر دەنگی ویژدانمانەوە بچین نەک بە پیر دەنگی ئەوەوە. بەڵام بە پلەی یەکەم پێویستە لە نرخی بەرهەمی مامۆستا کەم نەکەینەوە، بەڵکو دەبێت ددان بەوەدا بنێین کە ئەو لە ئێمە مەزنترە و ئەوەی کە ئەمڕۆکە دەتوانرێ لە پێناوی هێندا بکرێت هیچ نییە ئەگەر بەراورد بەوە بکرێت کە ئەو کردی. زۆر لە ڕۆژنامەکان هێرش دەکەنە سەری و دەیبێزێنن، ئەرکی سەرشانی ئێمە ئەوەیە داکۆکی لێ بکەین، چونکە مرۆگەلی لە نموونەی مامۆستا گوکال پێویستە وەکی ئەو کۆڵەکانە تەماشایان بکەین کە سەربەخۆیی هندیان لەسەر دادەمەزرێت. یەکێک لە خراپترین نەریتەکانیش ئەوەیە بڕوامان وابێت تەنها هەر ڕوانگەی خۆمان ڕوانگەیەکی دروستە و بێجگە لەو چەوتە و ئەوانی وەکی ئێمە بیرناکەنەوە دوژمنی وڵاتەکەمانن. خوێنەر. خەریکە پیچێک لە ڕوانگەت بۆ تەماشاکردنی کەسی تر دەگەم، بەڵام پێویستیم بە کەمێک لە کات و بیرکردنەوە هەیە بۆ ئەوەی پتر پەسەندی بکەم. بەڵام لەگەڵ ئەوەشدا لە توانامدا نییە وێنای ئەو بۆچوونە بکەم کە دەکرێ تۆ دەربارەی میستەر هۆم و سێر ویلیام ویدربرن دەریدەبڕی. گاندی. هەمان بنەما وەکی چۆن بەسەر هندییەکاندا جێبەجێ دەبێت بەسەر ئینگلیزەکانیشدا جێبەجێ دەبێت. من هەرگیز لەگەڵ ئەو بۆچوونانەدا نیم کە پێی وایە ئینگلیزەکان هەموویان دەستەوسانن چونکە زۆریان سەربەخۆییان دەوێت بۆ هند. ئەگەر ئینگلیزەکان جاروبار بڕوایان وابێت کە ئەوان لە قوڕێکی جیاواز لە قوڕی میللەتان و ئەوان گەلێکی هەڵبژێراون، ئەمە مانای ئەوە ناگەیەنێت کە ئینگلیزەکان هەموویان هەر خراپن. ئێمە کە داوای دادپەروەری دەکەین، پێویستە خۆمان لەگەڵ کەسانی تردا دادپەروەر بین. سێر ویلیام خراپەی ناوێت بۆ هند ئێمەش هەر هێندەمان بەسە پێبەپێی پێشکەوتنیشمان دەبینین کە هەند بە هەنگاوی خێراتر بەرەو ئازادبوون هەنگاو هەڵدەگرێت گەر ئێمە دادپەروەربین تەواو بە پێچەوانەی ئەمەشەوە ئەگەر ئینگلیس بە دژمنی خۆمان بزانین ئەوا وادەی سربەخۆیی هەندوا دەخەین بەڵام ئەگەر لەگەڵیان دادپەروەر بین ڕەنگە ئەو دەمە لە پشگیریان بۆمان سوودمەند بین خوێنەر، هیچ لۆژیکێک لە نێو هەموو ئەمانەدا نییە، چونکە پشتگیریی ئینگلیز و سەربەخۆیی هند دوو بابەتی دژ بەیەکن. ئینگلتەرا چۆن دەتوانێت دان بنێت بە مافی هنددا بۆ سەربەخۆ بوون؟ من داوات لێناکەم کە دەستبەجێ وەڵامم بدەیتەوە، چونکە ئەوە پێویستی بە هەندێک کات بۆ بیرکردنەوە هەیە. ڕەنگە ئەو دەمە زیاتر تێم بگەیت کاتێک ئەوەم بۆ شرۆڤە بکەیت کە بە بڕوای تۆ باشترین ڕێگا بۆ دەستخستنی سەربەخۆیی چ ڕێیەکە؟ بەو قسانەشت کە دەربارەی دەستگیرۆی بەڕیتانیا بۆت کردم جاڕست کردم. هەر بۆیە تکات لێ دەکەم ئەو بابەتە بەلاوە بنێیت. گاندی. کتومت هەر ئەوە بوو نیازی من، چونکە من جاڕست کردنی تۆم بەلاوە گرنگ نییە، چونکە من وای بە باش دەزانم بەو شتانە لە گەڵتدا دەست پێ بکەم کە تۆ ئارەزوویان ناکەیت، ئەرکی سەرشانیشم ئەوەیە بە شێنەیی هەوڵی بزواندنی وەهمەکانت بدەم. خوێنەر، من ئەو ڕستەیەی کۆتایی قسەکانت بە هەند وەردەگرم، چونکە هانم دەدات ئەوە بدرکێنم کە بە نێو بیر و ئەندێشەمدا گوزەر دەکا. بەڵام بابەتێک هەیە هێشتا جێی نیگەرانیمە، چونکە تاوەکو ئێستا لەوە نەگەیشتم کۆنگرە بناغەکانی سەربەخۆیی لەسەر چ شتێک دامەزراند؟ گاندی، با پێکەوە لەوە وردبینەوە. کۆنگرە، ئەندامگەلی لە هەموو ناوچە جۆربەجۆرەکانی هندەوە لەخۆگرتبوو. من ستایشی ئەو گیانە نەتەوایەتیە دەکەم کە لە نێویاندا هەیە و ئەمەش ئەو شتەیە کە میری بە چاوی سوورەوە تەماشای دەکات. کۆنگرە هەمیشە پێداگیری لەسەر ئەو داوایە کردووە کە دەستهات و تێچوونەکان بخرێنە ژێر چاودێری گەلەوە. هەمیشە هیواخوازی حکومەتێکی سەربەخۆی وەکی ئەو حکومەتەش بووە بۆ هند کە لە کەنەدا پێکهاتووە. دەکرێ سەربەخۆییمان دەستگیر بێت یان نا؟ ئایا ئارەزووی دەکەین یان نا؟ ئایا ئەوە خۆشترین ئاواتی هندییەکانە؟ ئەمانە پرسیارگەلێکی دیکەن و ئەرکی سەرشانیشم تەنها وام لێدەخوازێت ئەوە ڕۆشن بکەمەوە کە کۆنگرە دەرفەتی بۆ ڕەخساندین سەربەخۆیی بە هەموو چێژێکیەوە تام بکەین. گەر نکوڵی لەم شەرەفەش بکەین، ئەوە نەک هەر تەنها مانای ئەوە دەگەیەنێت ئێمە نانکوێرین بەڵکو هەروەها بەدیهاتنی ئامانجەکانیشمان دوادەخەین. تەماشاکردنی کۆنگرەش وەکی دامەزراوەیەکی دژ بە گەشەکردنی وڵات ڕێگای ئەوەمان پێنادات کە ئەم دامەزراوەیە بەکاربهێنین.